والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه أجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز سەلام و ڕەحمەتی خوای پەروەردگار لە ئێمە و سەرجەم ئەهلی قیبلە بێ لە ئومەتی محەممەد صلی الله عليه وسلم وتاری ئەم جمعەیەمان پشتیوان بەخوای تاک و تەنها و بێ شەریک بەویستی خوای پەروەردگار تەواوکەری وتاری جمعەی ڕابردووە لەسەر باسی پاراستنی ژینگە لەبەرئەوەی ژینگە گەورەترین بابەتێکە کە زەرورە زۆرجار باس بکرێ و مینبەری مزگەوتیش لێی بێبەش نەبێ لە وشیارکردنەوەی موسڵمانان و ئەهلی ئیماندا جمعەی ڕابردوو هەندێ باسمان کرد لەسەر ژینگە ئەمڕۆژ ئیشاءاللە هەندێکی تر باس دەکەین بە فەرموودەی خوای پەروەردگار دەست پێ دەکەین کە دەفەرمێ وفي الأرض آيات للموقنين بەڕاستی لە زەویدا هەیە بۆ ئەو کەسانەی ورد دەبنەوانێ گەلێک نیشانە و بەڵگە و دەسەڵات و عەزەمەتی خوای پەروەردگار دەبینن ژینگە لە کۆندا سێ بنەمای هەبوو یەکەمیان هەوا دووەم ئاو سێیەم خاک ئەیانگوت دەبێ ئەم سێ بنەمایە پارێزگاری لێ بکرێ هەر وەختێ خەلەل لەم سێ بنەمایەی ژینگەدا دروست بوو، ئەو کاتە ژیانی مرۆڤەکان تێک دەچێ، تەوازونی ئەم ژینگەیە لار دەبێ، هەموو کەسێک بە زەرەری ژینگە زەرەرمەند دەبێ. کاتێ ژینگە پیس بوو، بە تایبەت هەوا، هیچ کەسێک نییە بڵێ من لەو زەرەرە خۆپارێزیم بۆ دەکرێ، ئیلا پڕیشکێکی ئەو زەرەرە هەت ئەتگرێتەوە. لەبەرئەوە خوای پەروەردگار ئەم ژینگەیەی وا بە ئەمانەتەوە تەسلیم بە ئێمە کردووە کە ئەبێ وەکو وەرگرتنی ئەمانەتێک پارێزگاری لێ بکەین. ئەوەندە بە ڕێک و پێکی ئەم سێ بنەما یەی کە لە کۆندا دەیانگوت هەر ئەم سێن بەڵام ئێستا زیاتر بووە، هەوا، ئاو، خاک دابەش کراوە، ئەگەر مرۆڤ زوڵم و ستەمی لێ نەکا باوەڕتان بێ ڕەنبێ لە سەتا هەشتای نەخۆشی لەم سەر زەوێدا نەمێنێ. تۆ تەماشاکە خوای گەورە بە چ تەقدیر و جوانکارییەک بابەتەکانی دابەش کردووە هەر سەیری هەواکە ڕێژەی ئۆکسجین لە هەوادا لە سەتا بیست و یەکە ئەی ئەگەر ئەم ڕێژەیە لەم سەتا بیست و یەکە زیاتر بوایە ژیان چی لێدەهات کیمیازانێکی بەریتانی کە پسپۆری کیمیای حەیاتییە، کیمیای زیندەگی، بە ناوی جیمس لافلوک دەڵێت دڵنیابن ئەی گرۆی بەشەر ئەگەر بێت و ئۆکسجین لە سەتا بیست و یەک نەبوویایە بەڵکو بە عەکسەوە لە سا بیست و پێنج بوویایە لە جیاتی لە سا بیست و یەک ئۆکسجین ڕێژەکەی لە هەوادا لە سەتا بیست و پێنج بوویایە ئەزانن چی ڕووی دەدا؟ بە بچووکترین دەنکەشقارتەیەک لە هێڵی ناوەڕاستە گەورەترین دارستان گڕی دەگرت و لە جەمسەرەکانیشا ئەگەر ئاگرێکی بچکۆلە بکرایەوە زۆربەی ڕوەک و گژ و گیایەکان لەناو دەچوون کەواتە بەشەر ژیانی نەدەما زۆر بە حەزەرەوە دەتتوانی دەنکێشقارتە لێدەی بەڵام ئێستا لەم ڕێژەی ئێستادا خوای پەروەردگار ئۆکسجینی لە سا بیست و یەک داناوە لە هەوادا هەم یارمەتی سووتان دەدا هەم هەوای پێ هەڵدەمژی هەم لە خوێنا دەتوێتەوە پاشان توانەوەی گازی ئۆکسجین لەناو خوێنی مرۆڤە خوای پەروەردگار توانای توانەوەی گازی ئۆکسجین کە ژیانی مرۆڤەکانی لەسەر بەندە و ژیانی گیانەوەرانی لەسەر بەندە، ئەگەر ئەو ڕێژەی توانەوەیە کەمتر بوویایە لەوەی ئێستا، لە خوێندا نەدەتوایەوە. لە خوێنا نەدەتوایەوە، ئینسان زۆر بە گران هەناسەی بۆ ئەدرا. خۆ ئەگەر بێت و زیاتر بوویایە، ئەو ڕێژەی توانەوەیە کە خوای پەروەردگار بۆ ئۆکسجینی دیاری کردووە لەوە زیاتر بوویایە، لە خوێندا ئۆکسجین زۆر دەبوو، ژەهراوی بوونی ئۆکسیدی لە لە خوێنەکانماندا پەنا بە خوا ڕووی دەدا. باشە بەڕێزان ئەم هەوایە، ئەم ئۆکسجینە عەقڵی هەیە، ژیری هەیە، خۆی مسەیتەرە بەسەر خۆیا لە سا بیست و یەک بێ ڕێژەی توانەوەکەی لەم پلەیا بێ، بە بێگومان نەخێر، ئەی کێ ئەم کارە دەکا؟ اللە سبحانە و تعالی، بۆ ئەوەی کەوا ئەم ژینگەی هەوایی مرۆڤ پارێزراو بێ. پاشان وەرە سەیری خاک کە، ئەم خاکە ساڵانە پێویستی بەوە هەیە کیمیایی پێوە بکرێ، کیمیایی ئەوە ناڵێم کەوا فەردەکان بێنین لە کشتوکاڵ وەریگرین و خۆمان پێوەی کەین، ئەمەش باشە یارمەتیدەرێکە، بەڵام ئەی ئەو شوێنانەی کە دەستی مرۆڤی ناگاتێ؟ ئەی سەر شاخەکان و ناو دۆڵەکان، ئەی گژ و گیا بەهارییەکان، ئەوانە کێ کیمیاییان پێوەکا؟ خۆ جوتیار ناچێ لە ماڵی خۆی پارە بدا بە کیمیایی بچێ بۆ گوڵ و دەشت و دەرەیکە. ئەمە خالقی ئەرز و ئاسمانەکان ناهێڵێ ئەم خاکە بێ ناز بێ. لە ناو هەوادا گازە ناچالاکەکانی وەکو نایترۆجین لەگەڵ ئۆکسجینا یەک دەگرن، ئۆ توو لەگەڵ ئێنە گازی یەکەم ئۆکسیدی نایترۆجین دروست دەبێ. کاتێک کە لە هەوادا بڵاو دەبنەوە گازەکانی تری لێ دەنیشێ دەبێتە دۆمۆکسیدی نایترۆجین ئەگەر باران باری، کاتێ بارانی ڕەحمەت لە ئاسمانەوە هاتە خوارەوە ئەم دووەم ئۆکسیدی نایترۆجینە لەگەڵ بارانەکە تێکەڵاو دەبێ دەبێتە ترشی نایتریکی ڕوون ئەوانەی کە زانستی کیمیا یان قوتابیەکانمان لە کۆلیجی زانستی زانستەکانن لە بەشی کیمیا ئەمە زۆر لایان بەرچاو ڕوونیە ترشی نایتریکی ڕوون لەگەڵ بارانەکەیا تێکەڵاو دەبێ کە هاتە ناو زەویەوە لەگەڵ پێکهاتەکانی ئەم زەویەدا یەک دەگرێ نیتراتی کالیسۆم دروست دەبێ کە بە چالاکترین خۆراکەکانی ڕوەک و گژ و گیا دادەندرێ یعنی ساڵانە زاناکان دەڵێن حەوت سەد و حەفتا تەن لەو نایترۆجینە تواوە بەهۆی هەورە بروسکەوە دێتە زەویەوە ئەها هەورە بروسکە بە تایبەت لە بەهارا بۆیە ئاماژەی پێ دەکەم زۆر ڕوو دەدا جاری وایە شوانێکیش دەکوژێ مەڕێکیش دەکوژێ خانوێکیش هەڵدەوەشێنێ ڕەمبێ کەسێ بڵێ خوای پەروەردگار دەبێ ئەم هەورە تریشقەیە چ سوودێکی هەبێ بەڵام نەخێر ئەوە هەمووی ڕەحمەتی خوایە ئەو هەورە تریشقە زۆر بە توندی لەو زەویە دەدا لە ماوەی یەک چاوتروکانە لە زەوی ئەدا و دەشگەڕێتەوە بۆ ئاسمان بۆ ئەوەی ئەو زەویەی تۆ بە پیت بێ حەتا هەورە تریشقەی بەهاری زۆرتر بێ دڵنیابە ئەو ساڵە خاک بە پیت تر دەبێ ها قارچکەکان دێنە دەرەوە کە بەرهەمێکی خۆراکیە لە زۆربە وڵاتاندا پشتی پێ دەبەسترێ ئەم هەورە تریشقەیە سبحان اللە لە بیابانا زۆر کەمە لە بیابانی لماویدا کە ڕوەک و دار و درەختی کەمە زۆر کەم ڕوودەدا شوێک گژوگیا و شاخ و دۆڵ و جەنگەڵستان و دارستان و بەرهەمی زراعی هەبێ زۆربەی کات ڕوو لەو شوێنە دەکا ئەها ئەڵێن لە کوێ مەڕی لێ بێ هەورە تریشقە لێ دا ئەوە نیشانەی ئەوەی لەوەڕگای باشە بۆیە هەوری تریشقە ئەوی دۆزیوەتەوە نەک لە مەڕەکە بدا لەبەرئەوەی ئەوە لەوەڕگایەکی بەپیتە لەبەرئەوەی ئەو خاکە بەهێزە باشە کێ ئەمری بە هەورە تریشقە کرد؟ ئایا هەر لە خۆیەوە ڕوانی ئەم سەر عەرزە کوێ باشە هەورە تریشقەکە لێی دا و ئەم پەینە کیمیایی تێکا؟ ساڵی حەوت سەد و حەفتا تەن کیمیایی نایترۆجینی بەسەر ئەم زەویا بە بەلاش بەسەر خەڵکا تەوزیع دەکرێ؟ بەس اللە سبحانە وتعالی بەس خالقی ئەرز و ئاسمانەکان ئەوێ ژینگەکەت بۆ ڕاگرێ بە پاک و خاوێنی پاشان سەیری شێوەی ڕووی زەوی کە جیاوازی پلەی گەرمی ڕادەگرێ. جیاوازی پلەی گەرمی لە هێڵی یەکسانی زەویدا لە ناوەڕاستی زەوی هەتا جەمسەرەکانی زەوی سەد پلەیە، لەوێ سەد بێ هەتا دەگاتە سفر لە مۆسکۆ لە سیبریا. لەو سەرەوە بۆ باشووری نەرویج ئەگاتەوە سفر جارێچکە شەش مانگ ڕۆژی لێ هەڵنایە. ئەگەر بێت و زەوی هەمووی ئاوا تەخت بوویایە بەڕێزان یەک ڕەشەبایەک لەم سەر زەویە بەردەوام هەڵیدەکرد کە لە یەک سەعاتا دە هەزار کیلۆمەتری دەبڕی. کەواتە یەک دار و درەخت و بەشەر و خانوویەک لەم سەر زەوێدا نەدەبوو. ئێستا زۆربەی هەسارەکان بۆیە ژیانی لەسەر نییە، ئەو ڕەشەبا توندەی هەیە، چونکە یەک پارچە تەختە، شاخ و دۆڵی نییە. کەواتە ئەوە هەمووی ڕەحمەتی خوایە دەیەوێت تۆ ژیانێکی ئارامت هەبێت، بۆی ئەو ڕەشەبا توندە لە بەینت نەبا، ئەو شاخ و دۆڵ و بەرزی و نزمییە ناهێڵێ ئەوە ڕووبدا. پاشان سەیری ئاو کە، بەشی سێیەمی ژینگە ئاوە، سێ لەسەر چواری ئەم زەوییە ئاوە. ئەم زەویە بیکە بە چوار کەرتەوە سێ کەرتی ئاو دایپۆشیوە سێ بەشی ئاو دایپۆشیوە بەڵام ئاوێکە کە ناخورێتەوە لە سوێریا لە تاڵیە لە بێکەڵکیە زرعاتیشی پێ ئاو نادرێ ئەی یەکێ بڵێ خوای پەروەردگا بۆ ئەمە هەمووی کانی شیرین نەدەبوو بۆ هەمووی وەکو کانیەکانی کوردستان و شاخەکان سازگار نەدەبوو بۆ ئەم ئاوە سوێرە لەبەرەوەی کە دەچنە دەر زەریاکانەوە ئەبێ ئاوی ڕوون لەگەڵ خۆیان نابەرن ئاوی خواردنەوە لەگەڵ خۆیان نابەرن لەو هەموو زەریا لە تینوە ناخنکێی ناخورێتەوە ئەمە هەمووی کاری خوایە بۆی ژینگە سەلامەت بێ یەکەم ئەگەر شیرین بوایە هەموو ئاوەکان بۆگەنی دەکرد ئاوی سوێر بەهۆی ئەو خوێیەو بۆگەن ناکا دووەم مرواری و مەرجان لە ئاوی سوێرا نەبێ دروست نابێ ساڵاها بە ملیارەها دۆلار خەڵک لەو زەریا و دەریایانە لەو ئاوە سوێرە مرواری و مەرجان درو دەردێنێ ئەگەر ئاوی شیرین بۆیە تیا دروست نەدەبوو بۆی خەڵک لەو ڕۆژەوە سوودمەند بێ سێیەم، ئۆقیانووسەکان، ئەو هەموو ئاوە لەسەر زەویدا نەبوایە گەرما دەیسووتاندین، هەندێ شوێن لە گەرما دەتەقی، هەندێ لە سەرما ڕەق دەبۆوە، ئەو ئۆقیانووسانە ئەو تیشکی خۆرە هەڵدەمژێ، وەکو ئاوێنە دەیداتەوە بە جەمسەرەکان، ئەینا کەس لەم سەراوسەری زەویدا لە سەرمانا نەدەژیا، ئەو گەرمیی پێ دەبەخشێتەوە، سبحان الخالق سبحان اللە کە دەڵێی سبحان اللە لە تەزبیحاتا ئا ئەمە بێتەوە یادت پاک و بێگەردی بۆ تۆ پەروەردگارا کە ئەم ژینگەیەت چۆن بۆ ئێمە دروست کردووە ئەمە جاران لە کۆنا زانایانی بواری ژینگە دەیانگوت سێ پێکهێنەری هەیە ژینگە ئاو هەوا خاک بەڵام ئێستا ئەڵێن دوو پێکەنەی تری زۆر گرنگ هەیە کە مرۆڤ زوڵمیان لێ دەکا کە لەم جمعەیەدا ئیشاءاللە ئاماژەی پێ دەکەم زانستێک هەیە لە بواری ژینگەدا پێی دەڵێن بایۆدایڤێریستی، ناوە زانستەکەی بایۆدایڤێریستی واتە زیندەگی جۆری، الحیاة النوعیە، کە لەسەر دوو بنەما بەندە، یەکەم ڕووەک دووەم گیانەوەران. ڕووەک ئەو چڵە گیایە تا دار و درەختێک هەمووی ڕووەکە. زۆر گرینگە لە ئیسلامدا. پێغەمبەری ئێمە صلی اللە علیه وسلم ڕواندنی دار و درەخت، چاندنی گەنم و جۆ و نۆک و نیسک، پاراستنی چڵە گیایەک کە زوڵمی لێ نەکەی و پانی نەکەی و نەیپچڕوسکێنی و هەڵی نەکەنی وشکی نەکەی، دەفەرمێ وەکو ڕۆژوو و نوێژ و سەدەقە وایە، وەکو نوێژ و ڕۆژوو وایە ئەو دار و درەختەکە دەیچێنی، ئەها فەرموودەکەی پێغەمبەر صلی اللە علیە و سلم کە لە ادب المفرد امام بخاری و لە صحیح مسلمە هاتووە دەفەرمێ ما من مسلم یغرس غرسا ئەو یزرع زرعا هەر مسلمانێک ژن بیان پیاو کوڕ بیان کچ گەوریان بچوک زرعاتێک بچێنێت کشتوکاڵێک بچێنێت گەنمێک جۆیەک هەر دانەوێڵەیەک یان دار و درەختێک بڕوێنێ هەر نەمامێک بێ بەری هەبێ یان بێ بەر بێ دیاری نەکردووە دار و درەخت یان زرعات فیاکول منه انسان بە نەکیڕەیی هاتووە یەک مرۆڤێک لە بەرهەمی ئەو دار و درەختە یان لەو دانەوێڵە یان لەو گژوگیایی تۆی خوارد نافەرمی ئینسان مؤمن ئینسانێکی ئیماندار جوولەکەیەک گاورێک یەزیدێک بێبڕوایەک مولحیدێک کۆمۆنیستێک هات لەو گژوگیایی خۆ تۆی خوارد ئەمجا نافەرمێ ئینسان صالح ئینسانێکی ساڵح تاڵحێکیش لێی خوارد دزێک هات دزی لێ کردی لە بێستانەکەت چوو لقەکەی شکاندەوانێ و قەیسەکەی شکاندەوانێ و بەرهەمەکەی ڕنی و زوڵمیشی لێ کردی و ستەمیشی لێ کردی ئەو بەهیمەتون یان ئاژەڵێک هات خواردی گەنمت کردووە کابرا مانگاکەی بەرەڵا کردووە زەرەرێکی زۆر لێکەوتەوە ئەو بێزمانە ئەبوایە خاوەنەکەی وریابێ ئەو ستەمەی نەکردایە ئەو گەنمەی خواردووە لەو درەختەی خواردووە، چۆلەکەیەک هات و لەو بۆڵە ترێ دەنووکێکی لێدا و تۆزێکی بە دنووکەوە ڕۆی، الا کان له به صدقە، ئەو ئاژەڵە لەو سەر زەوێدا تۆ گەنمت کردووە پاشەڕۆکەکەت بەجێ هێشتووە، ها تۆزە قەسەڵ و ئەمانە هەر بەجێ دەمێنێ، کایەکەی تیا بەجێ ماوە، مانگایەک، بزنێک، مەڕی ئەم و ئەو هی خۆت، هی ماڵی خۆت چوو تیا لەوەڕا، سەیری ئەم مژدە گەورەیەکە، چۆلەکەیەک، پەڕەسێلکەیەک یەک چڵە پووشی برد و هێلانەی پێ دروست کرد، الا کان له به صدقە لە ڕۆژی قیامەتا لەسەر تای تەرازووی قێرانت دەیبینیەوە سبحان الله جا هی وا هەیە کاتێ لە قیامەت ئەڵە خوایە خۆ من بەخوا نە نوێژ و ڕۆژی سنەتی ئەوەندەم بۆ کرابوو نە قورئانم دەزانی نە خوێندەوار بووم هەر خەریک بووی دەشت و دەر و کوشت و کاڵ و فەلاحەت و نەمام ناشتن بووم خوایە ئەو هەموو شاخە گەورە لە چاکە چییە خوا دەفەرمێ هەموو ئەو زرعات و کوشت و کاڵ و نەمامەیە کە لە دنیادا ناشتووتە بەقەدەر کولی مێرولەیە کە یەک دەنکە گەرمی برد بێ چاکەیەکت بۆ حیسابە لە قیامەتە ئەم هاندانە بۆ ڕوەک چاندن بۆ کوشت و کاڵکردن إن قامت الساعة وفي يد أحدكم فصيلة ئەم حەدیسە لە مسلمە هاتووە ئەگەر ڕۆژی قیامەت نەفخی سوور لێیدا و خەڵک شڵەژا وتیان قیامەت هاتووە تۆ لەو کاتەدا نەمامێکت بەدەستەوە بوو خەریک بوو دەنناش فەسیلە واتە نەمامە خورمایەک کە باشی بیست ساڵی کە سی ساڵی کە ئەمجا بەردەگرێ خورمای وایە پاشی پەنجا ساڵ بۆخۆت دەمری تۆ بەرهەمی پێشووت خواردوە ئەمجا نەوەکان بەرهەمی تۆ دەخۆن ئەو نەمامەت بەدەستەوە بوو وتیان دنیا شڵەژا و قیامەت هات لەو کاتە دەستت سار نەبێتەوە فإن استطاع أن لا تقوم حتى يغرسها فليغرسها ئەگەر دەزانی فریا دەکەوی هەتا گڵەکەی بەسەرا دەکەیەوانە و قیامەتەکە نایە هێشتا هەر بینێژە و سارد مەبەوە هێشتا هەر بینێژە مەڵێ جا تازە بە من چی یان ئەم خانوو بەجێ دڵم بە من چی تۆ بینێژە ئەگەر قیامەتیشی بەسەرا بێت تۆ ئەجری خۆتت بۆ نووسراوە لەبەرەوە بینێژە نەمامەکە پارێزە لە ئیسلامی ئێمەدا سبحان اللە ئەم دینە چ حەزارەتێکە بەس بەداخەوە خۆمان زوڵمی لێ دەکەین لە دینەکەش ستەم دەکەین بە ناوی دینەوە ئەچینە ئەو ئەوروپایە بە فلیم دەیبینین خەڵکێک خۆی گەشت دەکا و دەیبینێ ئەڵێ بەهەشتێکی سەر زەویە هەمووی سەوزاییە هەمووی ڕوەکە هەمووی دا ئاوەدانە هەمووی باخچە و ڕازاوە و پارک و حەدیقەیە دە وەڵڵاهی لە ئیسلامی ئێمەدا دەبێ قەبرەستانەکانیشمان کە شوێنی غوربەتە هەر پارک و حەدیقە بن پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕوحم بە قوربانی وێ بەلای قەبرستانێکا ڕۆیشت دوو قەبر تازە نێژرابوون دوو قەبر فەرمووی، انهما لیعذبان، خۆشەویست سەری داگرت و غەمبار بوو، فەرمووی، خوای گەورە ئاگاداری کردم هەست دەکەم ئەم دوو گۆڕە عەزابیان لەسەرە، ئەم دوو گۆڕە سزایان لەسەرە، پەنا دەگرین بە خوا لە عەزابی قەبر، اللهم انی اعوذ بک من عذاب القبر، پەنا بگرین بە خوا لە سزای ناو گۆڕ، چونکە هیچ سزایەک بە قەدەر ناو گۆڕ ناڕەحەت نییە. ئیمامی عوسمان فەرمووی، دەشتی مەحشەر و جەهەنەم خۆشترە، چونکە لەوێ هێشتا خەڵکێکت لەگەڵە، لە قەبرا بە تاک و تەنیایی، فەرمووی ئەم دوو گۆڕە سزا دەدرێن وما يعذبان في كبير لەسەر گوناهە گەورەکانیش سزا نادرێن نە قەتڵیان کردووە نە زینایان کردووە نە ڕیبایان خواردووە ئەی خۆشەویستی خوا بەس سزاکە لەسەر چی بێ ئەمما ئەحەدهما ئاماژەشی پێ نەکردن با نەیانشکێنێ فەرمووی یەکیان دوو زمان بوو، لە لای ئەم قسەیەکی دەکرد لە لای ئەو قسەیەکی دەکرد، دوو ڕوو بوو، قسەهێن و قسەبەر بوو. پەنا بە خوا چەند خێزان ڕۆژانە هەڵدەوەشێ، چەند برادەر لە یەک دەبێ، چەند ئەولاد و دایک و باوک لە یەک دەترازێ لە بەر پێناوی قسەگێڕەوەیەک. کابرا ڕقی ئێستا و قسەیەکی کردووە، دە تۆ مەگێڕەوە، لە دڵی سارد دەبێتەوە ئەنە دوای ئەم شتە کۆتایی پێ دێ. کە تۆ نەقڵی قسەکەت کرد فیتنەیەکی لێ دروست دەبێ، پەیوەندییەک دەپچڕێ. ئەو کەسانەی قسەهێن و قسەبەرن وەڵڵاهی سزای گۆڕیان تووش دەبێ پەنا بە خوا. خۆشەویست. ئەو ڕەحمەتەن للعالمینە ئا لەوێدا خەمی ئەو دوو گۆڕەی بوو چاوی ورد کرد دەوانێت لە قەدارێک هەبوو دوولک بوو دوولکی لێبوو بۆوانێ هەڵی گرت و لە ناوەڕاستەوە قەڵاشتی و هەر یەکەی لەسەر قەبرێکیان ڕوان وتیان ئەی خۆشەویستی خوا بۆ ئەمەت کرد فەرمووی لعله ان يخفف عنهما ما لم ييبسا داواکارم و ڕجام وایە لە خوا تا ئەم دوو درەختە سەوز بن خوا عەزاب لەسەر ئەم قەبرە سووککا سبحان اللە قەبرەکەت ئەگەر خۆش دەوێ مەچۆ کاشی ڕێژی بکە ئێمە دەچین کام کاشی گران بەها و چەتر و نایەڵێ بارانیشی لێ بدرێ وەڵاهی ئەوە دڵسۆزی نییە بۆ مردوەکەت دڵسۆزی ئەوەیە وەرە لەم سەراو سەرەکەیەوە نەمامی لەسەر بنێژە سەتڵی گوی لەسەر دانێ بۆی کەسێک کە چوشە گۆڕستان ئەو دیمەنە جوانەی بینی ئاسوودەیەک بە دڵ و دەرونی دادێ ئەبێ خاکی مسلمان قەبرستانەکەشی پاک و حەدیقە و سەوزایی بێ ژینگە پارێزی بێ سبحان الله لە عەزەمەتی ئەم دینە هەموو ڕۆچێک بەشی سێ کەس ئۆکسجین دەداتەوە بەشی سێ کەسی CO2 گازی دوانەوەکسیدی کاربۆن کە ژەهراوێ هەڵدەمژێ بۆیە لە وڵاتانی پێشکەوتوودا کاتێک کە جادەیەک دروست دەکەن بەڕێزان ئەوە ئێمە ئیشاءاللە لە وڵاتی ئێمەش وای لێدێ ئەو تەسمیمە دەگیرێ کە جادەیەکی دووسایی دروست دەکەن هەموو بەینی جادەیەک ئەم سایدە لەگەڵ ئەوە ئەبێ هێڵێکی ناوەڕاستی هەبێ مەترێک مەتر و نیوێک هەبێ لەو ناوەندەیە بەڕێزان ئەوان پێش ئەوەی جادەکە قیرکەن شۆستەیان کردووە تێکەڵە ڕێژیان کردووە کوتاویانەتەوە نابێ قیری لێ بکرێ هەتا نەمامی لێ دەڕوێندرێ نەک چیمەنیش چونکە چیمەن زۆر دۆم ئۆکسیدی کاربۆن هەڵنامژێ ئۆکسجین ناداتەوە یەک دارێک بە درەختێک بەقەدەر 20 مەتر چیمەن ئۆکسجینی پاکمان پێشکەش دەکات دێنن هەمووی دەکەن بە داڕێژ دارەکە دەبێت بڕوێ دڵنیابن کە ڕواوە قەد و پەل دەرکە جوان سەوز ببێ ئەمجا دەبێت قیر بکرێ بۆ ئەمە بۆی کە سیارەیەک ڕۆی یەکسەر دژەکەی ئامادە بێت کە دووکەڵەکەی دەردا ئەم درەختە بینێژێ بیمژێ و نەهێڵێ بچێتە گەرووی کەسێکەوە ئەها چاولیە ژینگە چەند موهیمە با جادەکە جارێ بمێنێ حەتا درەختەکە ئەنجام دەدرێ ئێستا ئێمە کابرا جاری وا دەچێت درەختەکە ڕواوە عەیبی نیە فەقیر ئەچێ ئیشکێنێتەوە وازانێ حکومەت بەوە دەڕوخێ ئە بەوە خۆت ئەڕوخێنی ئەبێ پێش وەی سارەکە لێخوڕی هەوڵدەی نەمامێک ناشتبێ ئەمجار ژینگەکەت سەلامەت دەبێ بەڵێ خۆشەویستانم، لای ئێمەی موسڵمان هەر چڵە گیایەک، هەر دار و درەختێک بەبێ هۆ بشکێندرێ بەس تاوان لەسەر ئەو ئینسانە دەنووسرێ. وەڵای دەچی بۆ سەیران ها ئەو گیایە هیچ ڕێگای لە تۆ نەگرتووە، دەست مەکە بە ڕنینەوەی بە هیچ و خۆڕایی، ئەبێ بە تاوانی بزانی. ئەو درەختە بەلایە تێدەپەڕی لە جیاتی خزمەتی بکەی، ئاوی بدەی، پاکی کەی، ژێرەکەی پاک کەیتەوە سێکە لقێکی دەست دەکات و ئاوا داقڵیشێنێ بۆ خوارەوە. ئەزانی ئەوە ستەمە؟ لە دینی ئێمەدا ستەمە. لە حەجا مامە حاجیەکان خوای گەورە حەج بە نسیبی هەموو لایەکمان کا لەسەر خێر ئەزانی لە حەجا لە کاتێکا تۆ لە ئیحرامای ئەگە دەست بەری یەک چڵە گیایەک هەڵکەنی یەک دڕکێک بشکێنیتەوە یەک لە قەدارێک بشکێنیەوە ئەبێ غەرامە بکرێی ئەزانی ئەبێ غەرامە بکرێی ئەگە مێرولەیەک باڵندەیەک چۆلەکەیەک تەیرێک توارێک کۆترێک بکوژی ئەبێ غەرامە بکرێی بەڵام حکومەت غەرامەت ناکا سەیری ئەم یاسای ئیسلام کەن لە یەک شوێنا هەیە کە خۆت دەبێ خۆت غەرامەکەی لە هەموو جیهانی پێشکەوتووی ئەمڕۆدا کاتێک کە سەرپێچیەکت کرد حکومەت غەرامەت دەکا لە ئیسلامدا یاسایەک هەیە خۆ غەرامەکردن ئەبێ خۆم خۆم غەرامەکەم بەبێ وەی کەس ئاگای لێم بێ ئەویش ئەوەی ئەبێ حەیوانێک سەربڕی لە تۆڵەی ئەوەدا ئەینا خوا حەجەکەت لێ وەرناگرێ هەزارەها کیلۆمەترت بڕیوە، سواری تەیارە و سەیارە بووی، گەرما و سەرما، بە جێهێشتنی مناڵ، پارە جوانەکانی خۆت، سەرف کردووە، چونکە لقی دارێکت بە ناحەق شکاندۆتەوە، کۆترێک، چۆلەکەیەکت بە ناڕەوا کوشتووە، خوا ئەو حەجەت لێ وەرناگرێ، هەتا غەرامەکەی نەدەی. حەیوانە سەربڕی و هەر فەقیر و هەژار بیخۆن و دوعا بکەن بڵێن خوایە لە فڵان کەس خۆش بە. سبحان اللە ئەبێ ژینگە پارێز بی لە حەجا لەو مەوسیمەدا جا ئەو هەموو عالەمە هەرێکی یەک کۆتری بکوشتایە ئەو هەموو کۆترە لەوێ دەبینی کەچی سەیریکە هەمووی ئەمینە لە ئینسان حەدا بێ درەخت ئەمین بێ ئەبێ کۆترێک چۆلەکەیەک مێرولەیەک لێت ئەمین بێ نابێ بیکوژی بۆی مامە حاجەکە کە هاتەوە فێری ژینگە پارێزی بێ نەک کە لە حەج گەڕایەوە ئەمجا دار و درەختی خەڵک هەڵکەنێ لەبەرئەوەی لە حەج با حاڵی ببین یەکێ لە دەرسەکانی حەج فێربوونی ژینگە پارێزییە ڕێزگرتنی دار و درەخت و کۆتر و چۆلەکە و باڵندەکانیشە لە ئیسلامە پێغەمبەری خوا صلی الله وسلم فەرمووی ڕۆژێک هەر کەسێک خەڵکی نائاگادار بن ئوممەتەکەم یەک چۆلەکە بە ناحەق کوژێ دەماچەیەکی پێوەنێ تیرێکی پێوەنێ یاری ئاگرینەکانی پێوەنێ بەردێک دار لاسیک یا قۆچەقانێکی پێگرێ و چۆلەکەکە بێنێتە خوار و سەیریکە سەرەکەی لێکاتەوە فڕێیدا نەیخوا محتاجە زۆر برسی تەقەی ناکا بەڵام زۆر برسی نەبێ نابێ ئەو چۆلەکەش بڵێ سەربڵینی لەسەرە لێی گەڕێ چونکە تۆ پێویستیت بەوە نییە گرانی نییە مریشکت لەبەر دەستایە گۆشتی ئاژەڵی ترت لەبەر دەستایە کەوا لە کێڵگەکانا بەخۆ دەکرێ ئەوە لێی گەڕێ با بمێنێتەوە ئا لەو حاڵەتاندا خۆشەویستی خوا فەرمی واللهی ئەو چۆلەکەیە بە زمانی حاڵی خۆی لە خزمەت خوادا شکاتت لێ دەکا ئەڵێ یا ئیلاه العالمین منی بە ناحەق سەربڕی و لە ناوی بردم و کوشتمی بەبێ ئەوەی پێویستی پێم بێ چۆلەکەیەک، بەڵێ چۆلەکەیەک، کرمێک لەم سەر زەویە زیاد نییە، بۆیە هەڕەشەکە وا توندە، زیاد نییە، کە لە ناوت برد یان نەوعەکەی کەم بۆوە، ئیللا سەیر دەکەی ژینگەکە تێک دەچێ. لە وڵاتی چیندا، لە زەمانی ماوتسیتۆنگدا، خەڵکی هاواریان بۆ دامودەزگا شارەوانییەکان و حکومەت برد، وتیان چۆلەکە دەغڵ و دانمانی نەهێشت. چۆڵەک چۆلەکە هەرچی دەق بوو دامانە خواردی بەڕاستی چۆڵەکە زیانیشی هەیە یانی سێکیت لە شوێنێک دەدا نایهێڵێ ئەو حکومەتە بڕیاری دەرکرد مناڵی لێ هاندان بە دار لاسیکەوە هەر کەسێ دە چۆلەکە بکوژێ بۆن منە دۆلارێک لێدەینێ خەڵک دەستی کرد بە چۆلەکە کوشتن بە فەردە ئەیان بر بۆ حکومەت فڕێ دەدرایە دەریاو ئەمانەوە وەختێ زانیان چۆلەکە نەما دانەوێڵە زۆر گەشەی چاکی کرد وتیان ڕزگارمان بوو ساڵی داهاتوو سبحان اللە کرمێک لەو زەوێ پەیدا بوو گەنمەکە چەکەرەی دەکرد داتە دەرەوە نەیقەتاند نەیهێشت دەنکە گەنمێک لە وڵاتی چینا بڕوێ ئەو کرمە ئەمجا دەوڵەتی چین بۆی مەعلوم بوو کە ئەو چۆلەکەیە ئەو کرمەی دەخوارد ئەگەر دوو سێ دەنک گەرمیشی دەخوارد کرمەکەشی دەخوارد لە وڵاتی هۆنگ کۆنگەوە بە پارەیەکی یەکجار زۆر ئەمجا چۆلەکەیان هێنایەوە بۆ وڵاتی خۆیان ئەمجا دەیگوت هەر کەس یەک چۆلەکە بکوژە غەرامە یەکەم بۆی ئەو کرمە لەناو بەرێتەوە بەڕێزان ئەمە هەمووی تێکهەڵ کێشێکی زۆر عەجیبە خوا لە قورئانا دەفەرمێ وخلق كل شيء فقدره تقدیرا خوا هەرچی شتە خوا دروستی کردووە هەمووشی بە ڕێژەیەکی دیاریکراو دروست کردووە هیچ شتێک لەم سەر زەوێ زیاد نییە هەرچی لەناو چوو یان کەم بوو بەرامبەرەکەی زیاد دەکا لە دەرگەی جامایکا لە ئەمریکا ماری ژەهراوی هەبوو بەڕێزان حتا ماریش خوا بەبێ حیکمەت خەڵقی نەکردووە مارێک لەو دەشتەیە لەو بیابانەیە مەچە تفەنگێکی پێوە نەی لە دەشتا بۆ دەیکوژی لێی گەڕێ ئەویش ئیشی خۆی هەیە کە هاتە ناو ماڵەکەت و ئاوەدانیەکەتەوە بیکوژە ئەینا لەو دەشتای مافی کوشتنی مارێکیشن نییە سەرمازەڵەیەکیشن نیە چونکە زەرەری لە تۆ نەداوە نەهاتۆتە ناو بەرد دەرکەت پێ بگرێ لە دورگەی جامایکادا ماری ژەهراوی زۆر بوو حکومەت بڕیاری دا باڵندەی سکرتیر بێنێ باڵندەیەکە هەر کە مار لە لە کیلۆمەترێک بە حەواوە مار دەبینێ لە ناو گیا دەیبینێ یەکسەر قەپ بە سەریا دەکا و دوو سێ جای ڕادەوەشێنێ مارەکە دەکوژێ ئەو باڵندەیان هێنا لە وڵاتانەوە کڕیان و پەرەیان پێدا هەرچی ماری ژەهراوێ لە ناوی برد سبحان اللە وەختی خەڵک بە خۆی زانی جرجی ژێر زەوی هاتە دەرەوە ئەمجا خەڵک لە ناو ماڵ و حاڵیشا نەک کێڵگا لە ترسی جرج حاڵی نەبوو. حکومەت ئەم جارە پیلانێکی دانا ئاژەڵی مانجوستی هیندی هێنا کە ئاژەڵێکە لە جرج گەورەترە و لە پشیلە بچووکترە بۆی جرجی دەخوارد و جرگەکانی دەخنکان. جرج نەما ئەم ئاژەڵە وا زۆر بوو ئەم جا دانا خۆزگەمان بمەرە ژەهراوێکان کا. ئەمجا دەرمانیان بۆ واندا کرد سەیەکەن کشتوکاڵەکە زەرەدی کرد یعنی یەک پیلانی ئەم خوای پەروەردگارە لەم سەر زەوێدا پلانەکانی دەستکاری بکەی ژیانت تێک دەچێ ئەمە ژینگەیەکە هیچی خوا بەبێ حکمت خەڵقی نەکردو ئەو مارە نەبێ جرج دەتخوا ئەو جرجە نەبێ مشک دەتخوا ئەو مشکە نەبێ کرم دەتخوا هەمووی ئەبێ لە شوێنی خوا هەبێ لێگەڕێ با بە شێوەیەک بڕوە لە وڵاتی بەنگلادش هیوا هەیە دڵە باشە بۆ بۆق ناخورێ باشە بۆ بۆق نەخۆین نەخێر لە ئیسلامە بۆق بۆ خواردن دانەندراوە، بۆق ژینگە پارێزێکە ناهێڵێ مێشوولە و کرم و حەشەراتە زیان بەخشەکان زیانت لێ بگەیەنن. وڵاتی بەنگلادش نا لە سلێمانیش فەقیرە و بەنگلادشی وشتانە دەچن بە وڵاتان خزمەت دەکەن کۆمپانیا دەیانفرۆشێ ئەوەندە هەژار بوو پەنای برد بۆ فرۆشتنی بۆقەکانی لە ئەڵمانیا لە نەمسا لە فەڕەنسا وتیان ئێمە بۆقمان دەوێ لە سویسڕاشەوە دەرمانیان دەڕشان خەڵک ئەمجا پێی نەخۆش دەبوو لەبەر ئەوە زۆر بە ناچاری حکومەت بە پارەیەکی یەکجار زۆر ناردی بۆقەکانی و کڕیەوە جارێکی تر وتی بۆقەکانم بۆ بێننەوە چونکە ئەم بۆقە بە بێ حیکمەت خەڵق نەکراوە ئەم بۆقە گۆشتی ناخورێ بەڵام ژینگە پارێزە حتا پێغەمبەری خوا سەسەم لە حەدیسی صحیحا دەفەرمێ خۆشەویستی خوا بە صحابەکانی فەرمووی تکاتان لێ دەکەم تکاتان لێ دەکەم بۆق نەکوژن بۆق نەکوژن بۆ خۆشەویستی خوا چونکە ژینگە پارێزە چونکە ژیانی تۆ بۆ بۆقەوە بەندە لە هەڵەبجە لە شانزەی سێ هەشتا و هەشتا کاتێک کە ئەو کیمیایە بەسەر خەڵکی بێتاوانی شارەکەماندا ڕژا ئەو خەڵکە شەهید کرا وەختی سەرەتای بەهار بوو لەقلەقەکان هاتبوونەوە هەرچی لەقلەق و چۆلەکە و باڵندەکان بوو زۆری لە ناو چوو بەڵام چونکە هێشتا لەو منتیقەی کوێستانە و ساردە مارەکان لە ژێر گڵا بوون هێشتا سڕیان مابوو نهاتبوونە دەرەوە بەڵام باڵندەکانی کوشت کیمیایەکە بەدەرەوە بوون. لەو کاتەدا دوو ساڵی دوای ئەو کیمیابارانە ئاماری خەستەخانەکان تەماشاکە لە سنووری هەڵەبجە و شارزوور و سلێمانیدا مارپێوەدان حەشری بە ئینسان کردووە. بۆ؟ چونکە لەق لەق و چۆلەکە و باڵندەکان نەماتبوو کرمە مارە کرمەکان و مارە گەورەکان بخوا زیادەکەی لەناو بەرێ، بەرامبەرەکەی نەمابوو مار زیادی کرد. ئەمجا بە موکافەحەیەکی زۆر و هێنانەوەی باڵندەی لەقلەق و ئەوانە هەتاوەکو ڕێژەکەی وەک خۆی دەکرایەوە بۆیە لە قورئانا ئەم ئاماژە گەورە کراوە دەفەرمێ هیچ زیندەوەرێک لەم سەر زەویە زیاد نییە لەو کاتەدا کاتێک کە تۆفانی نوح هەڵدەکات جا زۆربەی علەما دەفەرمون جیهانگیری بووە هەندێکیش دەڵێن ئیقلیمگیر بووە بەڵام وا ئەزانم ئیقلیمگیری ڕاستتر بێ واتە سەر تەواوی ئەم کوڕەی زەویە ئاو نەیگرتووە بەس ئەم ئیقلیمەی ڕۆژهەڵاتی ناوەڕاستی گرتووە چونکە ئاسارەکانیش وا دەردەکەون کە تۆفانی حەزرەتی نوح هات دوای ئەو هەموو داوە و بانگەوازە خالقی ئەرز و ئاسمان فەرمی کەشتێک دروستکە لە ژێر چاوەدێری ئێمەدا حەزەتی جوبریل نەخشەی کەشتەکەی دابوو بە حەزەتی نوح دار دەبڕدرا و کەشتێکی زۆر عەظیم کەشتی نوح ئێستاش ئاسارەکانی لەسەر شاخی جوودی کە لە کوردستانی خۆمانە ماوە کوردستانی تورکیا نانەوایەکی گەورە گەوریان هەبوو تەندورەکە زۆر عەزیم و گەورە بوو نانەوا نانی لێ دەفرۆشت ئەو زەمەنە نانەوا هەبووە لەو کاتەدا خوا فەرمووی کە ئاو قوڵپی ئاو لە تەندور و گڕی گەرما هاتە دەرەوە نیشانەی ئەوەیە خێرا سواری کەشتێکە بن سبحان اللە ڕۆژێ چاوەڕێیە حەزرەتی نوح کەشتی تەواو بۆ ئامادەیە کافرەکان گاڵتەی پێ دەکەن دەڵێن لەسەر ئەرزی وشکا کەشتی دروست دەکا نیشانەی ئەوەیە نوح تێک چۆ شێت بووە فەرمووی ڕۆژێ گاڵتەتان پێ دەکەینەوە و ئەم گاڵتە پێکردنەتان بەسەرەوە ناچێ لەو کاتەدا سبحان اللە خەبەر هات وتیان تەندوری شارەکە فڕنەکە پڕ بوو لە ئاو لە گڕەی گەرما ئاو هاتە دەرەوە لە ژێرەوە حەزەتی نوح فەرمی سەرکەون ئا لەو کاتەدا قل نحمل فيها من كل زوجين اثنين ئەی نوح نەڕۆی کەشتەکەت بەگەڕ نەخەی حتا لە کولی زیندەوەرێک دوان بار نەکەی لە نێرومەیەک لە مار لە جرج لە مشک لە چۆلەکە لە کۆتر هەمووی من کولی زەوجینی هەموو زیندەوەرێکی سەر ئەم زەویە جووتێکی لێ هەڵگرە. ئا لەو کاتەدا ئینسان، ئێمە بووینایە لەمانە بمانوتایە خوایە جا ئینسان لە دەست دوو پشک بۆ ڕزگاری نەبێ. دوو پشکەکان بار مەکەن، مارەکان بار مەکەن، گورگ و چەقەڵ و ڕێویەکان بار مەکەن. با خەڵک ئاسوودە بێ لە دەستیان، وا نییە؟ با بخنکێن، با زەوی پا بێتەوە، ئەوەی کە دەمێنێتەوە هەمووی سوودبەخشەکان بێ، هەر مەڕ و بزن و ماڵ و ماڵات بێ. با هەنگەکان بن، با مێش نەمێنێ، خوا فەرمووی مێشیش بارکە. سبحان اللە بۆ دەبێ ئەم ژینگەیە ئەگەر وا نەبێ سەرگەردان دەبێ جارشکە کە هاتن لەسەر شاخی جودی ئەبێ ماردو پشکەکانیش بڵاو ببنەوە چونکە ئەگەر بێت و ئەوان نەبن ژیانم نابێ ئەی نوح سبحان اللە و ئەهلەکە ماڵ و منداڵەکەش سەرخە إلا من سبق عليه القول إلا ئەوەی تا ئێستا کافرە وەکو ژنەکەی و کوڕەکانی ومن آمن، ئیماندارانیش، وما آمن معه الا قلیل، بەڵام خوا دەفەرمێ ئیماندارانی چی کەمێکی زۆر کەم نەبێ نۆ سەد و پەنجا ساڵ دەنگ بانگەوازی شەو و ڕۆژی بۆ کردن کەمێکی کەم پڕی کەشتێک موسڵمان نەبوون خەڵک سبحان اللە لەو کەمە کەمە لە خاکی کوردستانەوە جارشکە زیندەوەر بڵاو بۆوە و مرۆڤ جارشکە گەشەی کردەوە بەڵێ خۆشەویستان هەرچی لەم سەر زەوێدا تۆ دەیبینی عەزەمەت و گەورەی و دەسەڵاتی خوا دەبیندرێ هەمووی هاوکارییەکە ئەم ژینگەیە وەڵڵاهی ئێمە بەس ئەوەمان بەسە بۆی کە سەری بەندایەتی بەرامبەر بە پەروەردگارمان دانەوێنین خۆشەویستان هاوکاری لە نێوان گیانداراندا هەیە ئەوان هاوکارییەک دەکەن و پێمان دەڵێن ئەی مرۆڤەکان ئێوەش هاوکارمان بن ئێوەش هاوکاری یەکتر بکەن دۆڵفین دۆڵفین کە زۆر دۆستی مرۆڤە کە لەناو دەریادایە ئەم دۆڵفینە سبحان اللە بەچکەی دەبێ گەرادانانێ وەکو ئافرەت تەشبیه نەبێ ئاوا سکی دەبێ حامیلە دەبێ و بەچکەکە لە سکیا هەڵدەگرێ سبحان اللە زاناکان دیقەتیان داوە و کامێرایان خستۆتە سەر ئەو دۆڵفینە حەملە حامیلەیە دووگیانە مامانێکی ئافرەت لەلایەتی دۆڵفینێکی ئافرەت بە دەوریا دێ و دەچێ و خەریکیەتی و لە ئەندامانی زاوزێی نزیک دەبێتەوە تا بەچکەکەی لەدایک دەبێ پاشان هەموو خێزانی لێی کۆدەبنەوە خەریکی بەخێوکردنی ئەم بەچکەیەن لەناو ئەو ئاوەدا شیری ئەداتێ سبحان اللە شیرەکە لەگەڵ ئاوەکە ناچێتە دەمی دۆلفینەکەوە اللە اکبر ئەم خالیقە چ عەزەمەتێکی هەیە لەناو ئاوا مناڵ لەدایک دەبێ شیریش دەخوا ئاویش ناچێتە دەمیەوە بۆی شیرەکە ئیستفادە لێ بکا زانای بەناوبانگ کینیز وکر لە گەشتی ئەفریقیادا دەڵێ لە دەشتەکانی هایتیدا بینیم ئاسک و کەریک وەحشی بەیەکەوە هاوکاریەکیان دەکرد ئاسک خۆشڕەوە زۆر تیژ دەڕوا. کەریش دەنگی بەرزە. کەری کێوی. ئەڵێ ئاسکێکیان دادەنا وەکوو حەرەسیات بۆی کە پڵنگ و شێرەکان هاتن پەلاماریان دان. ئاسکەکە لە دوورەوە ڕای دەکرد. دەنگەکەی دەگەیاند بە حەرەسی دۆم کە گوێدرێژەکە بوو. بۆی ئەو خێرا زەڕڕەیەک بکات چونکە ئەو ئاسکەکە دەنگی نەدەگەیشتە ئەوان. هاواری بۆ نەدەکرا بەڵام دەیزانی کەرەکە دەنگی بەرزە. یەک زەڕڕەی دەکرد هەموو ڕایان دەکرد. دەیگوت مەترسیمان لەسەرە وا دوژمن هێرشی هێنا. سبحان اللە ئاسک لەگەڵ گوێدرێژی کێویدا ئیتیفاقیە دەکا بۆ پاراستنی کە نەفەوتێن هیچیان نەفەوتێن ئەڵێ وەڵڵاهی بینیم فیل و زەڕافە هاوکاری یەکتریان دەکرد لە دوژمن خۆیان دەپاراست بۆ فیل گوێی گەورەیە گوێشی زۆر سووک و بەهێزە زوو گوێ بیستی شت دەبێ بەڵام زەڕافە ملی درێژە و چاوی تیژە بەڵام گوێی کزە ئەو چ بەڵام فیل چاوی کزە، گوێی بەهێز، گوێی زل، چاوی کز، زەڕافە بە پێچەوانەوە، ملی درێژ، چاوی تیژ، گوێی کز. ئەم گوێ کزە و ئەو گوێ بەهێزە، ئەو چاو کزە و ئەو چاو بەهێزە ئیتیفاقیان کردبوو بۆ ئەوەی خۆیان لە دوژمن بپارێزن. سبحان الخالق، ئەمانە هەموو پەروەردگار نیشانمان دەدا و هیچی زیاد نییە. ماسی هەیە بە قەدەر یەک پەنجەیە، لە پەنجە گەورەیەک سبحان اللە زیاد ناکا. لەو پەنجە گەورە زیاتر ناکا. وتیان یەکەمجار بێدینەکان دەیانگوت جا باشە خوا ئەمەی بۆ دروست کردووە نە گۆشتی دەخورێ نە بە کەڵکی هیچ دێ ئەم قەزەمە بۆ چی باشە ئەوە بەقەدەر یەک پەنجە ماسییەک بەڵام زاناکان جا ئەوانەی زانان لە خوا ترسن چونکە بە عیلم شتەکان دەدۆزنەوە بینیان ئەم ماسییە کە بەقەدەر یەک پەنجە زیاتر گەورە نابێ لەناو دەریا و زەریاکاندا ئەچێتە کونە بەردی زۆر گەورەوە کونی واهەیە زۆر قووڵە بە کامیرە ڕوانیویانە پڕە لە حەشەراتی زیانبەخش هیچ ئامێرێک ناچێت لەوێدا ئەوە پاکاتەوە ئەم ماسیە خوا بۆ ژینگە پارێزی ژێر ئەو دەریا و زەریا دروستی کردووە ئەچێتە ئەو کونەوە ئەو حەشەرە زیان بەخشە خۆراکی ئەوە خوا ئەبەس ئەوی پێ بە عەتا کردووە ئەوە دەخوا خۆشی تێر دەکا و ئەو کونەش پا دەکاتەوە چونکە هیچ شتی ئامێرێکی پاکەرەوە ناچێتە ناو ئەو کونەوە ئەگەر ئەم ماسیە گەورەتر بوایە ئەوی پێ پا نەدەکرایەوە سبحان اللە ئەم ژینگەیە چەند بە پەروەردگار بە جوانی تەسلیمی کردووین دەبا ئێمەش با ئێمەش بیپارێزین خۆشەویستان مەڵێ هیچ ئاژەڵێک زیادەیە وەڵی هیچی زیادە نییە ئەگە زیانێکیشی لێدای دڵنیابە لە قازانجی خۆتایە پیاوێک بێستانێکی دەبێت دەڵێ هەموو ڕۆژێ دەچووم زرکە کاڵەکان لایەکیان دەخورا قەپێکیان پیا دەکرا ڕۆژێک مراقبەم کرد و تەڵەم نایەوە سەی دەکەم کیسەڵێکی گەورە کیسەڵێکی گەورە وا دێ بە ماتەمات دەیەوێ لە زرکەکان نزیک بێتەوە وتم ئا ئەمە تۆی ئەبێ عیلاجت بکەم خێرام خستمە سەر پشت و بەردێکی زۆر گەورەم خستە سەر سنگی وەی ئێوارە کە ڕۆیشتمەوە لە تورەکەی کەم بەو نێتەش بووم کە لە دەرەوەی بێستانەکەم و لە شوێنێکی دوورا فڕێدەم بۆ خۆی بڕوا سبحان الله ئێوارە دەستم لە ئیش هەڵگرت و سەرخەوێکم شکاند و ڕۆیشتمەوە کیسەڵم لەبیر چووبەوە دوای ئەوە ماوەیەک مەشغوڵ بووم چوومە شار لە دێیەکەی خۆمانەوە زۆرم پێچوو پشتێشەیەک ڕووی تێکردم پشتێشەی وا عەجیبم نەبینی بوو منێکی کابرایەکی کاسب بێ عەیب ئەشیعەم دەکرد دەیانگوت ئینزیلاقن نییە دەرزی و دەرمانم بەکاردەهێنا ئاسوودە نەدەبووم نەمدەتوانی لەسەر پشت لەسەر دەم چۆن ڕاکشێم واللهی ڕۆژێکیان مناڵەکانم هێنایان مەوانێ و بە سواری گوێدرێژ بردیانم بۆ ناو بێستانەکە ئا لەو کاتەدا شیسەڵەکەم بەبیر هاتەوە ئەڵێ ڕۆیشتم سەیرەکەم هێشتا زیندووە پانزە شەوی پێ چووە هێشتا دەستەکانی لە حەوادایە ئەوەندەی ملی گەیشتوەتە چوار دەوری خۆڵەکەی خواردوە لە برسانە پەنا بەخوا ئەڵێ چاوی تێبڕیم و سەیری کردم لەو کاتا وتم بەخوا ئەم پشتێشەیەم هی تۆ بوو خوا گەورە ئاگاداری کرد من زوڵمێکی زۆر بێت تۆ چەندت پشتت بێشێ بەردە گەورەکەم لابرد و خێرا لە باوەشمان گرت و برمانە سەر جۆگە ئاوێک چارەگە سعاتێ زیاتر دەمی پێوەنا زۆری تینوو بوو هێنامەوە هەندێک کاڵەکم بۆ پاک کرد بۆم دانا سبحان اللە دەمی لێنەدا و نەیخوارد ڕۆیشت و خۆی بەناو پنگەڵانی دەوری ئاوەکەدا کرد و ئەو ئاسوودەییەک بە پشتما هات واللەی سوێن دەخوا دەڵێ دەوری نیوەڕۆ بوو بۆ ئێوارە ئازار لە پشتما نەما لەبەر ئەوە ئەم ئاژەڵانش پەروەردگاریان هەیە زوڵم لە کیسەڵێکیش مەکە زوڵم لە ڕەقەیەکیش مەکە کوردستانێکی جوان زەویەکی ئاوەدان بەهارێکی شیرین با بە دەستی خۆمان تێکی نەدەین حەیف نییە ئەم ژینگە جوانە ئەم کوردستانە جوانە ئەم بەهارە جوانە ئەو جوانی پێبەخشیوین ئێمە بۆ ڕاوکردنێک بۆ ڕاوکردنێک بچین تێکی دەین هەیە کۆترێک تخوا کەوێک کورە هەیە کەروێشکێک وەڵڵاهی با ئەمانە پارێزین من دەستخۆشی لە پۆلسی دارستان و ژینگە پارێز دەکەم کە بێ هەمومان هاوکاریان بین والله ئێمە واجبێکی شەرعیە لە هەشت شوێنێک ڕاوچیەکت بینی بە موبایل تەلەفۆن بکەی بە پۆلیسی دارستانەوە ئاگاداری بکەی کە ئەم فڵان کەسە زوڵم لەم ژینگەیە دەکا کابرا نەمردوە لە برسان کەوێک بکوژێ سێچکەیەک بکوژێ ئەی هاوار ئەبێ واز لەوانە بێنین چەند جوانە ئەو دیمەنی شاخانە بە قاسپەی کەو و دەنگی هەموو جۆرە باڵندەیەک بڕازێتەوە دەڕۆی بۆ شاخ و دەشت مانیع نییە گۆشتی خۆت بەرە هاتە بەردەمت ئەو کەوە دەستی بۆم مەبە تەقە هەر مەکە تەقەکردن بۆ خۆی شتێکی ناشایستەیە لە وڵاتێکی پێشکەوتوودا ئەگەر بتەوێت حکومەت بی نابێت گوێبیستی دەنگ بی نابێت چەک بەدەستی هێزەکانی ناوخۆ و پۆلیس و ئاسایشەوە نەبێ بەدەستی پێشمەرگەوە نەبێت نابێت بەدەستی هەر هاوڵاتی و ڕاوچیەوە ئەبێت لە شاخە ڕاویش لە وڵاتان تەنزیماتی تایبەتی خۆی هەیە حەدی خۆی هەیە شوێنی خۆی هەیە بەڵام من دەڵێم لە وڵاتی ئێمەدا قەتعیەن دەبێت قەدەغە بکرێت چونکە ستەممان زۆر لە ژینگە کردووە لێی کراوە پێش ئێمە بەو هەموو کیمیا بارانانە تاوەکو خۆی لێ دێتەوە ئەمجا تەنزیمی ڕای بۆ بکرێتەوە ڕێز لە پۆلیستی دارستان بگیرێ هاوکاریان بکرێ حرمەتیان بگیرێ نەڵێ لە پێناوی کەوێکا بنەماڵەیەک لێ عاجز بێ لەبەرەوە ئیشاڵا ئەو ژینگە جوانە ئەو بەهارە جوانە با دڵیشمان جوان بێ با دڵ و دەروونیشمان لەگەڵ خوای پەروەردگاری خۆمانا پاک بێ چونکە بەهار پێمان دەڵێ قسەمان لەگەڵا دەکا و ئێمەش دەڵێین ئەی کردگار خاوەن پێشانگاکەی بەهار بە قاش دێم و بەدەم دەڵێم سبحان اللە بازاڕێکی پڕ کاڵایە و شارێکە و دەرگای واڵایە و هەر دیمەنێک یەک ئاڵایە و نووسینێکی لە پاڵایە نووسراوی خامەی اللەیە و لێی نووسراوە بەهار بۆ ژیر پێشەنگایە ئەرشیفێکی حەشرگایە یاران بەهار هێمایە بۆ دانایەتیی پەروەردگار و درەوشانەوەی ناوی ڕەحمان و ڕەحیم و غەففار، ئەوەی بەهار نەیجووڵێنێ کەسێکە خۆی کەڕ کردووە، هەر مردووە بەرگی زیندووی بەر کردووە، چونکە تابلۆکانی بەهار کە دێنە گۆ دەڵێن بە من دەڵێن بە تۆ بکەونە خۆ، تێشووی ڕێگا زوو بکەن کۆ، هەشتی لە مژ مەکەن بە نۆ. بۆیە یاران ئێمەش گوڵی بەهارێکین، خاوەن چیغ و دەوارێکین، هاکا باڕەشی پایزی چیغ و دەوارەکەی بردین، وەک گەڵای دارەکانی پار تێکەڵ بە ئەو خاکەی کردین. دەسا یاران توخوا وەرن با دەست گرین، ملی ڕێگای ڕاستی گرین، جۆرێک بژین، جۆرێک بمرین، کە شایان بین بلیتی چوونە بەهەشتی بەهاری قیامەت وەرگرین. یاڕەبی ئەوانەمان کە لە دنیا دەرچوون و پێش ئێمە سەفەری قیامەتیان کرد یاڕەبی بە هەشت جێگایان بێ ئەوانەی ئازیزانیان لە دەستداوە و خۆشەویستان بەجێیان هێشتون و لە بەهارا دڵ ناڕەحەتن یاڕەبی خوا سێبوری بە دڵ و دەروونیان بدەی خوای ئەوانەی دەستکورت و هەژارن قەرزارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە ئەوانەش یارمەتی هەژاران دەدەن خوایە تۆش زیاتر کۆمەکیان پێ بکەی ماڵ و ماڵ موڵکیان بەرەکەتی تێ بکەوێ یاڕەبی خوایە ڕۆژی دوعا قبوڵ بوونەوە دەستە بە دەست نوێژانە لێت دەپاڕێنەوە بۆ ئەو نەخۆشانەی کە هانایان بۆ تۆ هێناوە یاڕەبی خوای پەروەردگار یا شافی یا ئەڵڵا شیفایان بۆ بنێری یاڕەبی خوایە شیفای هەموو نەخۆشەکان بنێری دڵی هەموو دڵ بە خەمەکان ئاسوودەکەی ئیسلاحی حاڵی خێزانە ناکۆکەکان بکەی مناڵ بەخشی بەو کەسانی کە تا ئێستا مناڵیان نییە ئەوەی ئەولادی هەیە بۆی ساڵحکەی ئەوانەمان چاکین خوایە هیدایەتمان زیاتر بدەی ئەوا دەمان لار و لەوێرین یاڕەبی خوایە ئیسلاحی حاڵی هەموو لایەکمان بکەی عاقیبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی ئامین ئامین والحمد لله رب العالمین